بەشی هەژدە لە کتێبی عشق سەمای ژیانە لە پەڕە سەد و یەک گوزەی شادومان و خەندێت لەسەر لێو یەکێک لە زانایانی گەورەی ژاپۆن بە ناوی هۆتی ناسرا و بابزەی شادمانان پیاو بە یەکێک لە خۆشویستترین زانایانی ژاپۆن لە قەڵەم دەدرێت. ئەم پیاوە لە درێژی ژیانی عرفانی خۆیدا تەنانەت یەک وشەی نەهێنایە سەر لێو لەو کاتەوەی کە بە ڕووناکی معریفەت و عرفان ئاشنا بوو دەستی کرد بە پێکەنین هەر کاتی کەسی لی دەپرسی بۆچی پێدەکەنی ئەو لە وەڵامدا زیاتر پێدەکەنی ئەو بە پێکەنینەوە لادی و شارەکان یەک لە دوای یەک بەسەر دەکردەوە خەڵکی لە دەوری خڕ دەبوون و ئەو هەر پێدەکەنی وردە وردە پێکەنینەکەی ئەو دەگوەزرایەوە بۆ و کەسانی کە لە کۆڕەکە دامادەبوون یەکەیەکە دەکەوتنە پێکەنین و لە ئەنجامدا هەموان پێدەکەنین بەڵام نەیان دەزانی بۆچی بەخۆیانەوەت بێمانایە ئەم پیاوە گێل و گاوارە باشی ئمە بۆچی پێەکەنین لامەکەدا هەموو کەسێ تۆزێک دڵە ڕاوکیۆ بوو دەیگوت ئێستا خەڵکی چۆن تێدەگەن ئێمە هەر لە خۆمان و پێدەکەنین سەر و ڕێمە خەڵکی هەر چاڕوانی گەڕانەوەی هوتی بوون چونکە تا و کاتە لە درژایی ژیانیدا تا ئەو ڕادێ و بوتینە و پێنەکەنی بوون ئەوان هەستیانە کرد کە پاژوان پێکەنی ناوە هەستیان پاک و ڕوونتر بۆتەوە چاوەکانیان باشترە بینێ هەستیان دەکرد هەموو ناخیان سەرڕێژە لە ڕووناکیدا وەکەوەی پەردەیەکی ڕەشی قۆرسیان لەسەر خۆیان لادابێت هوتی بەم شێوەیە و لادێ و شارەکانی بەسەر کردەوە و دەگەشتە هەر جێگەیەک ئەو شوێنەی لێوان لێ و لە پێکەنی نەکرد ئەو لە ماوەی چل و پێنج ساڵدا تەنها یەک کاریە کرد ئەویش پێکەنین بوو شیاوی وەبیرهێنانەوەیە کە لە ژاپۆندا لە هیچ کەسێک ئەوەندەی هوتی بەڕێز و گەورەیاد ناکرێتەوە لە هەموو ماڵێکدا هەیکەلێکی هوتی هەیە ئەو هیچ کارێکی جگە لە پێکەنین نەکردووە بەڵام پێکەنینەکەی ئەو لە قوڵایەکی ئەوتۆ و سەرچاوەیەک گرت کە لە ناخی ئەو کەسە دادەمایەوە کە دەیبیست بە گەڕکەوتنێکی نوێی لە دەروونیدا دەخستە جوڵان. هوتی، بێ وێنە و تاک بووە. لە هەموو سەردەمەکاندا هیچ نەوایەکی ئادەم نەیتوانیوە تا ئەم ڕادەیە خەڵکی بخاتە پێکەنینەوە. ئەویش پێکەنینێک بە بێ هۆیەکی تایبەت. ئەم پێکەنینە خەڵکی تێر و ڕەزامەند دەکرد و پیسییەکانی لە دەروونیەوە نەسڕیەوە. هەستێکی خۆشحاڵی وایان لا دروست دەبوو کە تاوەکو ئێستا تەجروبەیان نەکردبوو، ئەم پێکەنینە شتێکی لا قوڵایی نەناسراوی دەروونیاندا بەخەبەرە کردەوە و دەنگێک لە دڵیاندا دەزرنگایەوە. هوتی گرنگیەکی گەورەی هەبوو کەسانێکی کەم لە دایکە بوون هەتا ئێستا وەکو هوتی. ژیانی هوتی زۆر جیاواز بوو لە ژیانی ئینسانێکی ئاسایی، ژیانیەوە هیچ نەبوو جگە لە پێکەنینێکی بەردەوام دەڵێن هوتی تەنانەت هەندێک جارش لە خەویشدا پێکەنیوە و ئەو وەرگێکی گەورەی هەبوو لە کاتی پێکەنیندا جوڵاوە و سەر و خواریا کرد پێکەنین بۆ هێندە سروشتی ئاسان بوو کامشتێک دەیتوانی بخاتە پێکەنین تەنانەت لە خەویشدا چونکە ژیان چ لە خەوچ لە باگابوونیشدا جۆرێکە لە تەنز و شانۆی پێکەنینەدار بەڵام ئێوە کارەساتان لە ژیان دروست کردووە ئێوە ژیانتان زۆر بە توندی گرتو و تەنانەت کاتێکیش کە پێکەنن بەڕاستی پێناکەنن بەڵکو وا دەری دەربڕن کە پێ دەکەن و تەنانە زۆر لە خۆتانەکەن تا دەری ببڕن پێکەنینەکەیەوە لە دڵ و سەرچاوە ناگرێت لە کانگەی دڵەوە نییە ئەم پێکەنینە لە کرۆکی دەروونی ئێوەوە ناڕژێتە دەرەوە بەڵکووەک و ڕنگ و بەرگێک کە ڕووی دەروی ئێوەدا دەپۆشێت ئێوە بە هۆکارگەلێک پێدەکەنن کە هیچ پەیوەندێکی بە پێکەنینەوە نییە لە کۆمپانیەکی بازرگانیدا سەرۆکی دەزگاکە سەرقاڵی باسکردنی چیرۆکە دووباڕ و بێتامەکان ئەڵبەت هەموو کارمەندانی ئامادە لە نووسنگەکەدا پێدەکەنین چونکە ناچار بوون ئەوانی تر لە بیستنی چیرۆکەکان قێزیان دڕشایەوە بەڵام هەرچۆنێک بێت سەرۆک لە ئارادا بوو کاتێک کە سەرۆک نوکتە دەگێڕێتەوە و ژێردەستیە بێ پێ بکەنێت ئەمە بەشێکە لە هەرکەکانیان لەم بینەدا تەنها وژنە کە لەسەر ئامێرجیاکردنەکە بوو پێ دنەدەکەنی و وشک و ڕەق دانیشت بوو سەرۆک لێی پرسی چی ڕوویداوە بۆچی پێناکەنیت ئەویش لە وەڵام داوتی من سەری مانگ لێرە دەڕۆم کەواتەی تر هیچ وەیەک نەبوو کە پێ بکەنێت مرۆڤەکان بۆ ئەنجامدانی هەموو کارێک هۆکاری تایبەتیانەیە لەم نێوانەدا تەنانەت پێکەنینیش شێوازێکی مامەڵاسە و سیاسی لە خۆگرتووە پێکەنین چیتر بێخەوش نییە بێخەوشیەکەی لەنەوتووە و تۆ چیتر ناتوانێت بێخەوش و بەپاکی وەک منداڵێک پێبکەنی مرۆڤ کاتێکیتر نەیتوانێت بێخەوش و بەپاکی پێبکەنێت پاک و خاوێنی و پارێزراوێتی خۆی لە بەرامبەر گوناهدا لە دەست دەدات، سەیری منداڵێک بکە بڕوانە پێکەنینەکەی چەندە قوڵەو لە کانگەی دڵیەوە سەرچاوە ئەگرێت، کاتێک کە منداڵێک دەبێ یەکەمین چالاکیەکی کۆمەڵایەتی کە فێری بێت بزەیە، ئەڵبەتە بەکارهێنانی وشەی فێربوون دروست نیە، چونکە بزە شتێکە کە خەڵاتی دەروونی منداڵ کراوەو لەگەڵ خۆیدا بۆم دونیایە ئەهێنێت، ئەو بە پێکەنین دەبێتە ئەندامێکی کۆمەڵگە. بزەی و سروشتی خۆ هەڵقوڵیوە، بزە یەکەمین چەخماخەی دەروونی منداڵە لەم دونیادا، کاتێک کە دایکێک بزەی سەرلەوی منداڵەکەی بینێ شادیەکی زۆر گەورە بۆی دەست دەدات، لەبەرو کە ئەو بزەیە نیشانەی تەندروستی و بیروهۆشی منداڵەکەیە، ئەو بزەیە ئاماژەیەکە بەوەی کە ئەم منداڵە کەمتر و دواکەوتوی عەقڵی نیە، ئەو بزەیە نیشاندەری بزەیی و چالاکی و خۆشحاڵی و منداڵەیە دایک بە بینی ئەم دۆخە شادومانە بێت، پێکەنین یەکەمین چالاکی کۆمەڵایەتی مرۆڤە و دەبێت وەکو بنچینەیەکی ترین و بنەڕەتی ترین چالاکی مرۆڤ بمێنێتەوە. ئینسان ئەبێ لە پاکی تەمەنیدا پێبکەنێت، ئەگەر مرۆڤ بتوانێت لە هەموو بارودۆخەکاندا پێبکەنێت، هۆی بەرامبەر وەستانیشان دەست نیشان ئەکات. وە ئەم بەرهەڵستیە دەبێت هۆی باڵغبوون و گەشەکردنی مرۆڤ، مناڵە مرۆڤ نابێت بگریت، لە ڕاستیدا گەر نەتوانێت پێبکەنێت ناشتوانێت بگری، پێبکەنین و پێکەنین و گریان بەیەکەوەن، ئەوان بەشێکی دیاردەیەکن، نیشانەی ڕاستی و ڕەسەنایەتیە. بە ملیۆنەها کەسن کە فرمێسکەکانیان وشک بۆتەوە، چاوەکانیان بریسکە و درەوشانەوەی قوڵایی خۆی ونکردووە و وشک و بێتاقەتی پێوەدیارە، لە بەرۆی کامان ناتوان نەسرین بڕێژن و بگریەن هەر لە بەر ئەوە کاسرین بە جۆرێکی سروشتی لە چاویان نایەت ئەو کەسی کە بە چاکی پێکەنێت بە چاکی شەگری ئەگەر بتوانێت بە چاکی بگرێت و پێبکەنێت زیندووە بێت مرۆڤی مردوو ناتوانێت پێبکەنێت و فرمێسک بەڕێژێت مرۆڤی مردوو تەنها توانێت جددی بێت بڕۆسەری تەرمێک بکە شارەزای و بۆ جددی بوون زۆر لە تۆ زیاترە تەنها مرۆڤە زیندوەکانە توانن پێبکەنن و بگرین گریان و پێکەنین بەشێکن لە دۆها کاری خوڕەوشتەکانی تۆ بەشێکن لە کەش و هەوای ناخی تۆ و تۆ دەوڵەمەند دەکەن، بەڵام بە تێپەڕبوونی زەمەن وردە وردە هەموو لە بیریەکەن. ئەو شتەی کە سەرەتا سرووشت و خۆڵقوڵی بوو ناسرووشتییە بێت. تۆ پێویستت بە کەسێکە تا بە سی خۆرمە و خوتوکەدان بتخاتە پێکەنین. تەنها لەم کاتەدایە کە دەتوانی پێبکەنیت. لەبەرئەوەی کە ئەم هەموو نوکتە و قسە خۆشانە داهاتوون. ئەوەی کەم نەمەوێت بێوەی نیشان بدەم ئەوەیە کە ئێمە تەنها کاتێ پێکەنین کە هۆیەگە بێت بۆی بمانخاتە پێکەنین. کەسێک نوکتەیەک ئەگێڕێتەوە و ئێوە پێکەنن چونکە ئەو نوکتەیە هەڵچوونێکی تایبەت لە ئێوە دروست دەکات پێکهاتی نوکتە لە تودا بەم جۆرەیە باسەکە بە ڕوتێکی تایبەتی داڕات بەڵام لە ناکەودا ئەو ڕوتە گۆڕێت ئەو ڕوت و گۆرانە ئەوەندەی کتوپڕی لە ناکاوەکە بەهی جۆرێک لە بەرجەستەکنی مێشکیەوە داناگونجێت هەڵچونار لە زۆر بوندایە و ئێوار چاوەڕوانی شادی ڕێنوکتەکەن و لە پرەک داشتێکی بەتەوە پێچوانی بۆچوونی ئێوەوە دەبیستن کە لە هەمان کادا زۆر خەندەهێن و بزە دروستکەرە و بەی جۆرێک هاوشانیەوە نیە لە مشکی خۆتاندا بەرجەستتان کردبوو نوکتەیەک هیچ کاتێک مەنتیقی و ژیرانە نییە چونکە گەر وابێت ناوەڕگە خەندەهێنەکەی وناکات چونکە ئەو کاتە ئێوە دەتوانن پێشبینی کۆتاییەکەی بکەن وەرە بەر لەوەی کە شادی ڕنوکتەکە باس بکرێت ئێوە خۆتان لە ڕێگەی پێوانە و بۆچوونەوە بۆ یەچن بەم شێوەیە ئیتر خەندهێن بزە دروستکەر نابێت لە نوکتێکی چاک و بێخەوشدا ڕوتی ناوەڕۆ گەمدە بە خێراییە گۆڕێت کێو بە هیچ جۆرێک ناتوان بەرجەستەی بکەن و پێی بزانن دەکرێ ئەم ڕەوت و گۆڕانە باڵبەزینێک هەڵبهێنجرێنن، هەڵبەزینێکی گوانتۆمی. هەر لەبەرئەوەیە کە نوکتەیەکی چاکە بێت و هۆی ئازادبوونی وزە لە قاڵبێکی پێکەنیندا. نوکتە شێوازێکی ورد و ناسکە بۆ ختووکەدانییەوە لە ڕێگەی ڕۆح و گیانەوە. من خۆم بەناچار ئەزانم کە لە نێوانی وتەکانمدا نوکتەتان بۆ باس بکەم، لەبەرئەوەی زۆربەی ئێوە کە گوێ لە وتەکانم ئەگرن، مرۆڤانێکی جددی و بە توند گر دێنە پێشتا و من ناچارم کە هەندێ جار ختکەی ئێوە بدەم تا لەو دۆخی جددیبوونە کە لێڵاون دەرتان بهێنم لە دونیای خەون ڕزگارتان بکەم. منە بێت هەرچەند وەخت جارێک ئەم کارە دووبارە بکەمەوە ئەوەی وەلە جیانی خەیاڵ و خەونەوە بگێڕەوە بۆ جیهانی ڕاستی چونکە ئێوە هەمووتان بە جۆرێکی ڕوو لە گەشە حەستان لە تونگرتن و جدی بوونە بە تونگرتن گەشەیەکی وەک ژێرپەنجە ئاسایی هەیە ئێواتوانن زۆر شت لە هوتیەوە فێر ببن پێکەنین گوڕوتین بە مرۆڤدات تەنانەت زانستی پزیشکیش گەشتوتەوە ئاکامی کە پێکەنین یەکێکە لە بە بڕسترین و گشتگەرترین چارەسەرێک کە سروشت پێشکەشی مرۆڤی کردووە ئەگەر لە کاتی نەخۆشیدا بتوانێ پێبکەنێ زووتر چاکە بێتەوە تەنانەت دەگرتن تەندروست باشیش بێت درەنگیان زوو تەندروستێکە لە کیسە دەیت و نەخۆشەکەویت پێگەنین هەندێک گوزدە لە سەرچاوی دەرونی چۆواگرێت و دەیداتە ئاستی درەوە و ئازادیەکات وزە شوێن پێی پێکەنی نەکەوێت و هەروەکو سێبەر و لە ڕگی ئەوە بەگەڕەکەوێت ئایا تا ئێستا بینیوتانە کاتێک لە کانگەی دڵەوە پێکەنن لە درێژەیدا ساتێک لە دۆخی چاودێریکنی قوڵدا بەسرەبن لەم دۆخەدا هەست دەرەوەستێت، مەحاڵە کە مرۆڤێک لە یەک کاتدا بتوانێت هەم پێبکەنێت و بیریش بکاتەوە، ئەم دوو کردارە بەتەواوەتی دژ بەیەکن و تۆ دەتوانی پێبکەنی یان بیر بکەیتەوە، ئەگەر لە کانگەی دڵەوە پێبکەنیت بیرکردنەوە وەستێت، ئەگەر لە کاتی پێکەنیندا بیر بکەیتەوە پێکەنینەکەت ڕووکەش و گردکراو و بەلایەکدا ئەبێت. پێکەنینێکی پچڕپچڕ و ناقۆڵە، پێکەنینێک، کەلەکانگەی دڵەوە دەبێت و شاردنەوەی مێشک هەموو ڕێگەوشوەکانی چاودێریکردنی زێن جەخت لەسەر گەیاندنی مرۆڤ ئەکات بە دۆخی بێهزری پێکەنین یەکێکە لە ڕازاوەترین ڕێگەکان بۆ گەشتن بەندۆخە تاوڕادەی کەم نەزانم جوالخستن و پێکەنین باشترین و سروشتی ترون واسانترین و بەردەسترین و ڕێگەیانەیە بۆ گەشتن بە دۆخی بێهزر و بێبیری مرۆڤ کاتێکە بە هەموو وجودیەوە گوێ هەڵدەخات بیرکردنەوە ڕادەوەستێت تۆ درێژە بە گوالخستنەکە دەدەیت هەروەکو گێژاوێک دەخولێتەوە و دەخولێتەوە لەم دۆخەدا هەموو مەرز و سنوور و پۆلێنکردنەکان لەناوەچن، تەنانەت تۆ چیتر نازانیت کە سنووری لاشۆ لە کوێدا تەواوە بێت و حەد و سنووری بوونەوەر لە کوێوە دەست پێکات، تۆ لە بوونەوەردا دەتوێیتەوە لە تۆدا مەزر و سنوورەکان تێکەڵ بەیەکە بن، ئەگەر بە هەموو بنتەوە بە کاری گۆڵخستن هەڵبستیت و ڕووخسەتی گۆڵخستن بدەیت تا تۆ ببات بەڕێوە و هەموو بوونت ئیتر شوێن و جێگەیەک بۆ هزر و مێشک نامێنێتەوە، هەر ئەم ڕووداوە لە پێکەنینی قۆڵیشدا ڕوودەدات، ئەگەر پێکەنین هەبوونت داگیر بکات بیرکردنەوە ڕادەوەستێت، هەر ئەو ئەزموونە چەند ساتی نەبوونی هزرە، مژدەهێنی پاداشت و دەستخۆشی زیاترە لە داهاتوودا، تۆ دەبێ هەتا دەتوانی خۆ لە دۆخی نەبوونی هزرەوە نزیک بکەیتەوە، لە سەرقاڵی هزری و مێشکی خۆ بپارێزی. پێکەنین پێشەکییەکی زۆر جوانە بۆ هەنگاونانە لەناو سەرزەمینی نەبوونی هزر، دەڵێن هۆتی بە هیچ جۆرێک هۆگرییەوە نەبوو کە خۆی بە مامۆستای زێن لە قەڵەم بدات، یان هاوەڵانێک لە دەوری خۆی کۆ بکاتەوە لەبری ئەم کارە، بە تورەکێکی پڕ لە شەکراو و شیرینی و کەرەستەی کای و مەساسەوە بەناو شەقامەکاندا بەڕێکەوت و ئەو شتانەی بەناو منداڵاندا کە لە دەوری خڕە بوون و واریان ئەکرد. ئێستا هەندێ جار ئەم منداڵانە بەڕاستی منداڵ بوون، هەندێ جار ئەم منداڵانە لە تازەلاو پێکهاتبوون و هەندێ جاریش ئەم منداڵانە پیر و بەسەڵاچووەکانیان گرتەوە. کەواتە بۆچی منداڵەکان فریو نەخۆن، کەسە پیرەکان، تەنانەت ئەوانەش کە لە هۆچی خۆی پیرتر بوون، بۆ وەکو منداڵ لە قەڵەم دەدران؟ لە ڕاستیدا، بۆ پەیوەندی دروستکردن لەگەڵ هۆتیدا دەبوایە وەکو منداڵێک پاک و بێگەرد بیت، ئەو شتانەی کە هۆتی بەسەر خەڵکیدا دابەشیەکرد تەنها کەرەستەی کایە و مەساسە و شیرینی بوو، ئەم کردەوەیەی ئەو بوارێکی ڕەمزی هەبوو و دەیویست لەم ڕێگەیەوە وەکو پیاوێکی خاوەن باوەڕ و ئیمان ئەم پەیامەی بە خەڵکی ڕابگەیەنێت. کابیان زۆر بە توند و جدی مەگرن ژیان تەنها کە ڕستێکی کایەکردە ژیان وەکو نوقل و شیرینیە بیچێژن بەڵام مەبن بە یەخسیر و کۆتکراوی دەستی نوقل و شیرینی تەنها تایبەتمەندی خواردنیان نیە مرۆڤ ناتوانێت تەنها بە نوقل و شیرینی بژی هوتی کەرەستەی یاری لە نێوان هەموان لە گەورەوە تا بچوک دابەشەکرا تا ئەو کاتە ئەو لەگەڵ هەمواندا وەکو منداڵ دەجوڵایەوە دابەشیەکرد ئەم کارەی ئەو، هێما و نیشانەیەک بوو ڕێگەیەکی باشتر لەمە، بۆ ڕوونکردنەوەی ئەوەی کە ژیان جگە لە یاریەکی منداڵان نییە لەم جیهانەدا و ئەوەی کە تۆ لە ژیان تێگەیشت و داڕووتاوە لە ڕاستی و زوو تێپەڕ و خەیاڵی و بوونی نییە. نابێت باوەش بە ژیاندا بکەیت، مرۆڤ دۆستی مەعریفەت و چاودێریکردن ئەبەخشێت و بەشدار ئەبێت، قۆرغ ناکات و چرۆکی و ڕەزیلی ناکات. کەسێکی لەم چەشنە خۆ بە خاوەنی هیچ چەشنێک نازانێت. تۆ چۆن دەتوانی ببیتە خاوەن شتێک لەم جیهانە، ئەو کاتە کە تۆ نەبوویت دونیا لە شوێنی خۆیدا بوو. ڕۆژێکیش دێتە پێش کە تۆی تڕ نابیت بەڵام دنیا هەر لە جێگەی خۆیدایە ئەگەر تۆ دۆستی چاودێریکردن بیت ژیانی تۆ سەرانسەرە بێتە بەخشون و دابشکردن تۆیکە لە دەستت دایدەی بەخشی سۆزداری واشق لە یەکتێگەیشتن هاودەردی و زەمێشک و گیان و هەستێکی دیکێ و لەم کارەیە چێژ وەرەگریت هیچ تاموچێژێک نابێتە تاموچێژی بەخشون و دابشکردن هەر لەبەرەوەیە کە خەڵکی لە خەڵاتکردنی کەسانی تر چێژ وەرەگرن ئەم کارە خۆشی و شادیە خوڵقێنێت کاتێک گەشتێک خەڵاتی یەکێک دەکەن با لە ڕووی مادیشەوە زۆر بە بایەخ نەبێت بەڵام بەتەنایی خودی ئەم کردەوەیە خۆشحاڵی و کامەرانێکی گەوری لەگەڵدایە کەسێک بێنە پێشتاوت کە هەموو ژیانی وەک خەڵاتێکە کەسێکی و تۆ هەموو ساتەکانی ژیانی سەرڕێژ و لێوان لێوە لە بەخشینەوە کەسێکی لەم چەشنە لە بەهشت داژی پاکی خێرکارییەکانی هوتی لە بەخشن و دابشکردندا کوردە بوویەوە ئایا شتێک لەمە گرنگترەیە کە فێری خەڵکی بکرێت زیێن لەو بڕوایەدایە کە ناکرێ ڕاستی لە شو و قالبی وشەدا دەربکرێت بەڵام بە ئشارەت و بە جوڵان دەکرێت دەربە بەڕدرێت مرۆڤ ناتوانێت دەستنیشانی ڕاستی بکات بەڵام دەتوانێت نیشانی بدات مرۆڤەتوانێت لەم دنیادا بێت بەوە پێی بەس بێت پێوەی مرۆڤەتوانێت دامەدینە و کۆڕێک بێت و لامان کاتیشدا تەنیا بێت هزار وێک ئیش بکە ئەوەی کە دەزانی پێویستە بیکێ بەڵام لوت مەبە بەو کارەوە بوون لەم دنیادا هیچ جێ ڕەخنە نییە لەم دونیایەدای بەڵام ئەو دونیایی بە ئەوە پلە بە پلە بەرزترین هونەرە هونەری ژیان لە نێوان دوو جەمسەری دژ بەیەکدا هاوکێشی خۆت لە نێوان ئەو دوو دژیەکەدا ڕێگەیەکی تەسکە هەروەکو دەمی چەقۆ بەڵام تەنها ڕێگی ممکینە ئەگەر هاوکێشی خۆ لە دەست بدەیت ڕاستیش لە کیس خۆت دەدەیت لەم دنیادا بە و درێژە بە ڕێگەکەت بدا بە پێکەنینی بێ خەوشەوە بڕۆ، قوڵایی ناخی خۆتەوە، ڕێگەی خۆت بەرەو خواوەند بە گوێهەڵخستنەوە ببڕە، بە گۆرانی وتنەوە بەرەو خوڵقێنەر هەنگاو بهاوە. خوێنەرای ئازیز، لێرەدا هاتینە کۆتایی بەشی هەژدەهەم لە کتێبی عەشق سەمای ژیانە.